ئایا ڕاستە کە دەڵێن پێغەمبەر صلی الله علیه و سلم نهی کردو نیوەی لاشەی ئینسان نیوەی لاشەی لە هەتاو بێت و نیوەکەی تری لە سێبەر بێت بەڵێ حەدیسی لەسەرە و حەرامە تۆ بچی بۆن و لە شوێنێک دانیشی نیوەت بەرخۆر کەوی نیوەت لە سێبەر بێ گوناحە و زەرریشی زۆر هەیە بە زەرەکە بە چاوی خۆ من بینیمە سایقی گەڵابەیەک جەڵدە لێدا بوو لایەکی مردبوو چوم سەردانم کرد لە خەستەخانە وتم بۆ ئەلێت وتی مامۆستا کە دەڕۆیشتم نیوەی لاشەم جامەکەم کردبەوە هەوایەکی گەرمی لێ دەدام لە ژوورەوەش تەبریدەکەم کردبەوە لایەکم سار بوو لایەکم گەرم بوو پێ ئەوان بەسەر هاات یەکتم سبحان الله پیامەری خۆساسم کە دەفەرمێ با لایەکتان لە خۆرن و لایەکتان لە سێبەر بێ ئەوە حکمەکەتەکەیەتی ئێستا بەچوی خۆمان دەبینین ئایا دەتوانین هەردوو نوێژی تەراویحەکە بکەین لە دوای نوێژی عیشا سعات دە یان دەبێت تەنها یەکێکیان بکەین ئایا ڕاستە هەندێک کەس دەڵێن سعات لە دەستکردن شوبهێنراوە بە ئافرەتەوە نەخێ ڕاست نیە قسەیە نەوەڵا سعات لە دەستکە و هیچ کێشەش نییە ئەمە هەردوو تەراویحەکە بکەی من بۆ خۆم یان زارکە عاد دەکەم براکەم وە کەسێکیش زیاتر بکە پێی ناڵم بیدعای کردو ان شاء الله ئایا دروستە بچیت بۆ کەنیسە بۆ نەخۆشی کە بێ بەرامبەرە یا بۆ خولی ئینگلیزی نەوەڵا نەوەڵاوە تەڵەیە کە برام تەڵەیە و وریایی بە چۆن ئەو کەسێک کە ڕاوچییە کە تەڵە دەنێتەوە چی لەسەری دەرزیەکە دادەنێت دەنکە ینی خورما خواردنێک شتێک وانە یانێ چیرێک بۆچی بۆی پێوەبی بۆیە دەرزوتنەوەی ئینگلیزیان بۆ بردویتە ناو کەنیسەوە